تەسبیحات و ستایشی پەروەردگاری بەرز و بڵند و پایەدارت بکە ئەو زاتەی هەموو شتێکی دروست کردووە بە جوانی و ڕێک و پێک و تێر و تەواوی کردووە ئەو زاتەی کە نەخشەی کێشاوە بۆ هەموو شتێک و جا ڕێنمویی کردووە ئەوەی کە گژوو جای لە لەوەڕگا دەرهێناوە بەڵام دوای ماوەیەک دەیکاتە پوش و پەڵاشێکی زەرد و وشک و ڕەش هەڵگەڕاو ئەی محەممەد ئێمە قورئانت لە ڕێگەی جبرەئیلەوە بەسەردا دەخوێنینەوە ئیتر هەرگیز بیرت ناچێت مەگەر شتێک ویستی خدای لەسەر بێت چونکە بەڕاستی خدا ئاگادارە بەو شتانەی کە ئاشکرا و دیارن یاخود شاراون کەواتە تۆ ئیتر لەسەر یاد خستنەوە و یاداوەری ئەو کەسانە بەردەوام بە کە سوودیان وەرگتووە و ئامادەن زیاتر تێبگەن بێگومان ئەو کەسەی کە ترسی خودای لە دڵدا بێت یاداوەری وەردەگرێت خراپترین کەس خۆی لێ دوور دەگرێت ئەوە دەچێتە ناو ئاگرە گەورەکەوە و دەسوتێت تایدا لەوە دوا نە ئەوەیە بمرێت و ڕزگاری ببێت نە ئەوەشە کە ژیانێکی ئاسایی بەسەر بەرێت بێگومان ئەو کەسە سەرفرازە کە دەرونی خۆی پاک ڕاگرتووە و ناوی پەروەردگاری دەبات و نوێژی بۆ دەکات و کوڕنووش و سوژدەی بۆ بردووە کەچی ئێوە ڕێبازی ڕزگاری ناگرنە بەر و بەڵکو زیاتر ژیانی دنیاتان مەبەستە لە کاتێکدا قیامەت و بەدەستهێنانی بەهشت چاکترە و بەردەوامیشە هەر بەراورد ناکرێت لەگەڵ تەمەنی کورتی دنیادا بێگومان ئەم یاد خستنەوانە لە پەڕاوە دێرینەکانیشدا باس کراوە لەوانە کتێبە پیرۆزەکانی ئیبراهیم و موسا.